ڕاستکۆلنییکۆف بەدەم لە جێگا هەستانەوە پۆرفری کەمێک دایە دواوە بە فیز و بێزاریەوە لی ڕوانی و بەدەنگی بەرز پێیوت بە کورتی ئەمەوێت بزانم ئایا تۆ هیچ جۆرە بەدگومانێکت بەرامبەر بە من هەیە یان نە دەی پۆرفری پیتۆڤچ بە ڕوونی و خێرا ئەمەم پێ بڵێ ئەبێت هەر ئێستا پێم بڵیت پۆرفری بە ڕوویەکی شاد و فێڵایی و بێ ئەوەی هیچ دوودڵیەکی پێوە دیار بێ بەسەری داخڕیوتی چ داوایەکی سەیرە بەڕاستی پەیوەندی بەستن لەگەڵ تۆدا کارێکی ئاسان نییە ئاخر تۆوە تەوێت چی بزانی ئەتەوێت چی بکەیت تا هەموو شتێک بزانی تا ئێستا کەس تەنکی پێڵچنیویت تۆ هەر لە مناڵەکەیت داخوازی تێ ئەتەوێت ئاگر بەدەستەوە بگری ئاخر تۆ بۆ ئەوەندە خۆت ئازارە دەیت بۆ هێندە سوریت کە پەیوەندی لەگەڵ ئێمەدا ببەستی؟ هۆیەکەی چییە؟ بۆ؟ هەهەهە. ڕاسکۆڵنیکۆف بە تووڕەیەکی زۆر نائاساییەوە شیڕاندی وتی، پێت دەڵێم کە ئیتر من لە حەوسەڵەمدا نەماوە. پۆرفیری قسەکانی پێبڕی وتی، بێ حەوسەڵەیی لە چی؟ بێ باوەڕی؟ دیسانەوە ڕاسکۆڵنیکۆف مشتی بەسەر مێزەکەدا کێشا و هاواری کرد وتی، سەر مەنێرە سەرم، نامەوێت، پێم وتیت نامەوێت، ناتوانم و نامەوێت، تێگەیت؟ پۆرفیری وتی لەسەرخۆتر، لەسەرخۆتر، ئاخر جوان لە دەنگمانە بێ. بەڕاستی پێ دەڵێم. ئاگات لە خۆت بێت، گاڵتە ناکەم. پۆرفیری ئەم قسانەی تا ڕادەیەک بە هێوری وت، ئەم جارە وەک پێشتر لە دەموچاویدا ئەو حاڵەتی ڕاستگۆی و سەرسامیی ژنێکی گوندی نەبوو، بە پێچەوانەوە، ئەم جارە ڕاست و ڕەوان فەرمانی دا. ڕووی گرژ و برۆی هێنابوونەوە یەک، وەک ئەوەی بیەوێ هەموو نهێنی و ئاماژە گوماناوییەکان بخاتە لاوە، بەڵام ئەمە تەنیا چرکەساتێکی خایاند. ڕاسکۆڵنیکۆف کە بارەکەی هەر ئاوا بێ یەکلاییکردنەوە بینی، خەریک بوو تەواو لە پێستی خۆی دەربچێ، بەڵام سەیر ئەوە بوو گوێڕایەڵی فەرمانەکەی کرد و هەرچەندە ڕق و تووڕەی تەواو بەرکیان گرتبوو کەچی ئەو دەنگی نزم کرد و لەسەر خۆ کەوتە قسەکردنوتی ڕێگەی ئازاردانی خۆمت پێنادم لەگەڵ ئەو ئازار و بێزاری هەستی پێکرد هەستی کرد ناتوانێت فەرمانی بەرامبەرەکەی بەجێنەهێنێ بۆیە لە جاری پێشوو زیاتر ڕق گرتی وتی بمگرە ماڵەکەم بپشکنە بەڵام تکایە بە پێی یاسا و ڕێسا مامەڵەم لەگەڵدا بکە و یاریم لەگەڵدا مەکە حەقی ئەوەت نیە پۆرفیری وەک پێشوو زەردەخەنەیەکی پڕ لە تەفرەی بۆ کرد ئەدوت لە تەماشا کردنی ڕاسکۆڵنیکۆڤ چێژ وەرەگرێ قسەی پێ بڕی وتی هێند نائومێد مەبە. من تۆم بە تایبەتی و خۆمانە میوانداری کردوە وەک هاوڕێی ڕاستەقینە. ڕاستکۆلنیکۆڤ وتی، من هاوڕێتی تۆم مەبەست نییە و تفی لێ ئەکەم. گوێت لێمە؟ ئێستایش کڵاوەکەم هەڵەگرم و ئەڕۆم. دەی، ئەڵێی چی؟ ئەگەر ئەتەوێت بمگریت؟ ڕاستکۆلنیکۆف لەگەڵ قسەکانیدا کڵاوەکەی هەڵگرت و بەرەو لای دەرگاکە چوو. دیسانەوە پۆرفیری پێکەنی و جارێکی تریش بازووی گرت و لەبەر دەرگاکە وەستاندی و وتی، حەزەکەی شتێکی سەیر و سەرنجڕاکێش ببینیت؟ دیار بوو پۆرفیری لە ڕادە بە دەر دڵخۆش و هێور بوو، ئەمە ڕاسکۆڵنیکۆفی دهری کرد بوو. لە پڕێکدا وەستا و بە نیگەرانییەکەوە کە لە پۆرفیری ئەڕوانی لێی پرسی وتی، چ شتێکی سەیر و سەرنجڕاکێش؟ چی بووە؟ پۆرفیری وتی شتێکی سەیری چاوەڕوان نەکراو لێرەدا لە پشت دەرگای ژوورەکەمدا دانیشتووە هەهەهە. بەدەم قسەکانیەوە بە پەنجەی ئاماژەی بۆ لای دەرگایەکی داخراو کرد لە دیوارێکی باریکدا کە چووە سەر باڵکۆنە دەوڵەتیەکەی وتی، تەنانەت دەرگاکەیشم لەسەر داخستوە نەک ڕابکا. ڕاسکۆڵنیکۆف وتی چییە مەسەلە لەکوێ چی؟ ڕاستکۆڵنییکۆف لە دەرگاکە نزیک کەوتەوە ویستی بیکاتەوە و لێ دەرگاکە داخرا بوو پۆرفیلیوتی داخرا و ئەمەش کلیلەکەیەتی بەڕاستیش پۆرفیری کلیلێک لە گیرفانی خۆی دەرهێنا و پیشانیدا ڕاستکۆڵنییکۆف کەیتر خۆی پێ نەگیرا بەسەریدا نەڕاندی وتی هەرچی ئەڵێی درۆیە درۆیە لێبوکی نەفرەتی خۆشی بەرە و لای پۆرفیری ڕادا کەویش بێترس بەرە و لای دەرگاکە پاشەخشەی کرد لی نزیک کەوتەوە بەردەوام بوو لەسەر قسەکانی وتی من هەموو شتێک تێگەم هەموو شتێک تۆ درۆکەیت سەرەخیتە سرم تا تەواو بم هاڕیت و شت لەسەر خۆم بڵێم پۆرفیریوتی ئاخر بەڕێز رادیۆن ڕۆمانۆڤچ لەمە زیاتر کە تۆ ئەیکیت چیتر هەیە بۆ ڕاستی لەسەر خۆتن تۆ هیچ جاگات لە خۆت نەماوە هاواریش مەکە ئەگینا ناچارە بم پیاوەکانم بانگ بکەم ڕاستکۆنییکۆڤوتی درۆکەیت هیچ نییە بانگیان بکە تۆ ئەتزانی من نەخۆشم و ئەدویست مێشکم بهێنیتە ژار و ژەنگ و توڕەم کەی بۆوەی ڕاستی لەسەر خۆم بڵێم ئەمەیە ئامانجی تۆ نا بەڵگەت بەدەستەوەە بیسەلمێنە من لە هەمووی تێگەیشتوم تۆ بەڵگەیەکت نییە تۆ تەنها گریمانەیەکی سوک و ڕسوات بەدەستەوەیە کە لە زامیوفەوە پێت گەیشتووە تۆ خۆی منەزانیت ئەدویست لە پێستی خۆم دەرکەیت و پاشان قەشە و پارێزەرم بێنیتە سەر تۆ چاوەڕی ئەم شتانیت وایە چاوەڕێی ئەوەیت ئەی کوان بۆ نایان هێنیت پۆرفیری وتی پارێزەری چی بەڕێز بەڕاست مرۆڤ چی بەسەر دێ بەم حاڵی ئێستاوە ناکرێت وەک تۆ ئەڵیت ڕەچاوی یاسا و ڕێسا بکرێ هاوڕێ تۆ تەواو نیت نازانیت ئێمە لە یاسا و ڕێسا دەرناچین ئەی بینیت لەگەڵ ئەم ورتەورتەدا پۆرفری گوێی لای دەرگاکە بوو بەڕاستیش هەر لەو کاتەدا لە پشت دەرگاکەوە لە ژوورەکەی تردا دەنگە دەنگە بیسرا ڕاستکۆنییکۆف هاواری لێستاوتی ها هاتن تۆ بە دوتا نردون تۆ چاوەڕێ دەکردن تۆ حسابت بۆ کردوون باشە پێیان بڵێ با هەموان بێن بۆ ئێرە پارێزەر و شایەت و هەرچیەگەتەوێ زووە، من ئامادەم، ئامادەم! وەلێ لەم کاتەدا ڕووداوێکی سەیر هاتە پێش، ڕووداوێک بە نیسبەت سەرجەمی بەسەراتەکەەوە هێن چاوەڕوان نەکراو بوو کە نە ڕاستکۆڵنییکۆف و نە پۆرفیری پیتۆڤچ هیچیان چاوەڕوانی کۆتاییەکی وایان ناکرد. کە دەنگە دەنگی پشت دەرگاکە لە پڕێکدا زۆر بە خێرایی زیادی کرد و کەمێک دەرگاکە کرایەوە. پۆرفیری پیترۆڤیچ بە ناقایلی هاواری لێ بەرز بۆ وتی چی ڕوویداوە؟ ئاخر من ئاگادارم کردبوون. بۆ چرکەساتێک وەڵام نەبوو. وەلێ دیار بوو چەند کەسێک لە پشت دەرگاکەوە یەکێکیان بەرەو دواوە ڕائەکێشا. پۆرفیری پیترۆڤیچ بە نیگەرانیەوە دووبارەی کردەوە ئاخر چی بووە؟ دەنگێک هاتە گوێ کە وتی زیندانیەکمان هێناوە. نیکۆلا پۆرفیری بە پەلە ڕووی لە دەرگاکە کرد و هاواری لێ هەستاوتی پێویست ناکە دوربکەونەوە ڕاوەستن بۆ هاتوتە ئێرە چی بێ سەرەو بەرەیەکە دەنگەکەی پێشووتیەوە ئاخر ئەو وەێ لە پرا دەنگە کەپرا دوای دوسێست چرکە سات نەک زیاتر هەراوزەنایە کەوتە ڕێ پاشان وەک لە ناکاوێکدا یەکێک دڕی بە یەکێکی تردا بێ کەسێکی ڕەنگ هەڵ بزڕکا و ڕاستەوخۆ هاتە ژوورەکەی پۆرفیریەوە دیمەنی کەسەکە لە یەکەم بینینیدا گەلێک سەرسامکەر بوو ڕاست چاوی لە بەرامبەری خۆی بڕی بوو بەڵام لەوە نەئەچوو کەسی دیبێ لە چاویا ویستێک ئەدرەوشایەوە، کەچی دەموچاوی ڕەنگی مردووی لێ نیشتبوو، ئەدوت، بەرەو لای سێدارەیە بەن، لێیش سپی هەڵگڕابوو، کەمێکیش ئەلەرزی. کوڕەکە لە هەڕەتی لاویدا بوو، جلەکانی ئاسایی بوون، باڵای مامناوەند و لەشی لاواز، قژی لە شێوەی چەترە چاکرابوو، سیمای دەموچاوی جوان و مەنگ بوو، ئەو کەسەی کە بە شێوەیەکی چاوەڕوان نەکراو ئەم لە دەستی دەرباز ببوو پێش ئەوانی دی لە دوایەوە هاتە ژوورێ و شانی لاوەکەی گرت ئەمە پاسەوان بوو وەلێ نیکۆلا خۆی ڕاپسکاند و جارێکی تر خۆی لە دەستی ڕزگار کرد چەند کەسێکی کون پشکن لە بەردەگاکەدا کۆ ببوونەوە هەندێکیان ئەیانویست بچنە ژوورێ هەموو ئەم ڕووداوە تەنیا چرکەیەکی خایەن پۆرفیری کە پێ چوو ئاگای لە خۆی نەمابێ بە بێزارییەکی زۆرەوە لەسەر خۆتی، بڕۆ، هێشتا زووە. ڕاوەستە تا بانگ دەکەم. بۆ پێشوەختێ ناوتانە. لە ناکاوێکدا نیکۆڵا لە بەردەمیدا کەوتە سەر چۆک. پۆرفیری بە سەرسامییەوە هاواری کرد، چی بووە؟ نیکۆڵا وەک تووشی تەنگەنەفەسی هاتبێ لە پڕێکدا بە دەنگی بەرز وتی، تاوانبارم. من تاوانەکەم کردووە. من پیاوکوژەکەم. ماوەی دە چرکە بێدەنگی دەستی بەسەر ئەو ناوەدا کێشە ئەدوت هەموو شتەکان لە جێگەی خۆیاندا وشک بوون تەنانەت پاسەوانەکەیش سڵەمیەوە و ئیتر نزیکی نیکۆلا نەکەوتەوە بەڵکو لای دەرگاکە پاشەکشەی کرد و بێ چرکە لەوێ داوەستا پۆرفیری پیتۆڤچ لە حاڵەتی ساکاویەکەی دەرهات و هاواری کرد و چی بوو نیکۆلا کەمێک وەستا و دووبارەی کردەوە من پیاوکوژەکەم پۆرفیری وتی چۆن تۆ چۆن کێت کوشتووە دیار بوو پۆرفیری پیتۆڤچ تەواو پەشۆکا بوو دیسان و نیکۆلا دوای کەمێک بێدەنگی لە پرێکدا لەسەر قسەکانی ڕۆشتوتی ئەلێنا ئیڤانۆڤنا و لیزاوێتە ئیڤانۆڤنای خوشکی من کوشت و من بەتەور هۆشم لە سەردا نەما بوو دیسانەوە بێدەنگ بووە هێشتا هەر لەسەر زەویەکە بە چۆک داهات بوو پۆرفیری پیترۆڤیچ چەند چرکە ساتێک لە جێگای خۆی دامایەوە وەک لە بیرکردنەوەدا بێ پاشان لە پرێکدا کەوتەوە جوڵە و بەدەست یاماژەی چوونە دەرەوەی لە ئامادەبووان کرد ئەوانیش لە چاوتروکانێکداون بوون و دەرگاکە داخرایەوە ئینجا تەماشایەکی ڕاستکۆڵنییکۆفی کرد کە لە سوچێکدا وەستابوو بە سەرسامیەوە لە نیکۆلای ڕوانی خەریک بوو بڕوات بۆ لای و لە پڕێکدا وەستا دیسانەوە تەماشای کردەوە و لە ناکاوێکدا ڕوانینەکەی گواستەوە بۆ لای نیکۆلا و لە نیکۆلاوە بۆ ئەو و دیسانەوە لەوە بۆ لای نیکۆلا و ئینجا پەلاماری دایە نیکۆلا و بە توڕەیەوە هاواری لێکرد وتی، تۆ بۆچی پێشوەخت بەم بیرە ئاڵۆزەتەوە سەرم لێ تێکەدەی؟ من هێشتا پرسیارم لێ نەکردوویت کە ئایا ئەقڵت لەسەر داماوە یان نا؟ ئایا تۆ کوشتوتە یان نا؟ نیکۆلا وتی، من کوشتومن، بەڵگەم هەیە. پۆرفیری وتی، سەیرە. بەچی کوشتوتە؟ نیکۆلا وتی، بە تەور. لە پێشە ئامادەم کردبوو. پۆرفیری وتی، چەندی پەلەیە؟ بە تەنیا بوویت؟ نیکۆلا لە پرسیارەکە تێنەگەیشت. پۆرفیری پرسیارەکەی دووبارە کردەوەتی، بە تەنیا کوشتتن؟ نیکۆلای وتی، بە تەنیا. میتکا هیچی لەسەر نییە و بەشداری هیچی نەکردووە. پۆرفیروتی باشە لەبارەی میتکاوە پەلە مەکە ئە ئاخر چۆن تۆ چۆن لە نەردەوانەکەەوە هاتیتە خوارێ ئاخر دەرگاوانەکان هەردووکتانیان پێکەوە دیبوو نیکۆلا بە پەلە وەک پێشتر وەڵامەکەی ئامادە کرد بێ وتی ئەم کارە من ئەوسا بۆ ڕێونی لەگەڵ میتکا داهاتمە خوارێ پۆرفێری بە توڕێ هاواری کرد باشە ڕاستە پاشان وەک لەگەڵ خۆیدا لەسەر خۆ بڵێ ئەمانە قسەی ئەو نین لە پرێکدا دیسانەوە چای بەڕاز کۆڵنییکۆف کەوتەوە دیار بوو هێن بە نیکۆلاوە خۆی سەرگەرم کردبوو کە بۆ ماوەیەک ڕاستکۆڵنییکۆفی بە تەواوی لەبیر نەمابوو وایستا لە پرێکدا هاتەوە سەرخۆی و تەنانەت کەمێکیش شلەژە بۆیە ڕووی تێکرد وتی، ڕادیۆن ڕۆمانۆڤیچ، برا گیان، ببوورە، وا نابێ، فەرموو بڕۆ، تۆ کارت لێرە نییە، من خۆیشم، ئەبینیت چ ڕووداوێکی چاوەڕوان نەکراو دێتە پێشێ، تۆ فەرموو. پاشان دەستی گرت و بەرەو لای دەرگاکە ئاماژەی بۆ کرد. ڕاسکۆڵنیکۆف کە بێگومان هێشتا بە تەواوی لە مەسەلەکە نەگەیشتبوو، بەڵام دەرفەتی بڕوا بەخۆبوونی جارێکی تر ڕەخساند و وتی، ئەڵێی تۆ چاوەڕێی شتێکی وا نەبوویت؟ پۆرفیری وتی، تۆیش بەڕێزم چاوەڕێی شتی وا نەبوویت، بڕوانە دەستت چۆن ئەلەرزێ، هەهەهە. ڕاسکۆلنیکۆڤ وتی، تۆش ئەلەرزی پۆرفیری پیترۆڤیچ؟ پۆرفیری وتی، بەڵێ منیش ئەلەرزم. چاوەڕێی شتی وا نەبووم ئیدی ئەوان لەبەر دەرگاکە وەستا بوون پۆرفیری ئارامی لێبڕابوو چاوەڕێی ڕۆشتنی ڕاستکۆڵنی کۆفیە کرد لە پرێکدا ڕاستکۆڵنی کۆڤوتی ئەیشتە چاوەڕوان نەکراوەکەم پیشان نادەی پۆرفیریوتی ئەماڵیت بەڵام لە ترسا دانە چەقۆی پێکەوت بوو ئەه بەڕاستی گاڵتەجاڕیت دەی بە ئومێدی دیدار ئەو کاتەی ڕاستکۆلنییکۆف بە ژووری نووسینگەکەدا تێپەڕی سەرنجی دا کۆمەڵێک لێڕوانن لە ژووری چاوڕوانیدا لە ناوەڕاستی خەڵکەکەدا توانی دوو دەرگاوانی ئەو ئاپارتمانە ببینێ کە لەو شەوەدا پێشنیازی بۆ کردن بیبەن بۆ لای پۆلیس ئەو دوانە وەستابوون و چاوەڕێ شتێکیان ئەکرد بەڵام هەر ئەوەندەی پێی نایە سەر نەردەوانەکان سەر لە نوێ لە دوای خۆیەوە دەنگی پۆرفیری پیتۆڤیچی گوێ لێ بووە کە گەڕایەوە بینی لە دوایەو ڕاکات و هانکە هانکێتی وتی تەنیا وشەیەک ڕادێن ڕۆمانۆڤیچ لەبارەی هەموو ئەم ڕووداوانەوە بێگومان هەرچی خوانێکیان ئەبێ وەلێ بەرحاڵ بەپێی یاسا ناچارم هەندێک شتت لێ پرسم کەواتە پاشان یەک دێ بینین وانە؟ بەدەم قسەکانیەوە بەرامبەر بە ڕاستکۆڵنیکۆف وەستا بوو زەردەخەنەیە کرد دیسان دووبارەی کردوانە؟ پێچوو بیەوێت شتێک بڵێ وەلێ نەیەتوانی. ڕاسکۆڵنیکۆف کە تەواو ورەی هاتبووە بەر و زۆر ئارەزووی بەخۆنازی نیەکرد وتی، تۆش پۆرفیری پیترۆڤیچ، دەربارەی ئەوەی کە ڕۆشت، بمبەخشە، من تەواو ڕقم هەستابوو. پۆرفیری تا ڕادەیەک بە خۆشحالییەوە دوای قسەکانی ئەو کەوت و وتی، گرنگ نییە. گرنگ نییە. خۆیشم تۆزێ ڕقم. بەداخەوە. بەداخەوە. باشە کەواتە من و تۆ یەکتر ئەبینینەوە. ئەگەر خوا بیکا زیاتر یەکدی ئەبینین. ڕاسکۆڵنیکۆف بۆی تەواو کرد و وتی، یەکتریش باشتر ئەناسین. پۆرفیری وتی، یەکتریش باشتر ئەناسین. لەگەڵ ئەم قسانەدا پۆرفیری پیترۆڤیچ چاوی کەمێک کز کرد و دڵگیرانە چاوی لە ڕاسکۆڵنیکۆف بڕی وتی، ئێستا چیت بۆ ئاهەنگی لەدایک بوون؟ ڕاسکۆلنیکۆف وتی ئەچم بۆ بە خاک سپاردنی مردوو. پۆرفیری وتی وایە، بۆ بە خاک سپاردن. ئاگات لە تەندروستی خۆت بێ. تەندروستی. ڕاسکۆلنیکۆف کە بە پلیکانەکاندا بەرەو خوارە بووە وتی بەڵام من نازانم لای خۆم و چ دوعایەکت بۆ بکەم. دیسانەوە ڕووی لە پۆرفیری کردەوە و لەسەر قسەکانی ڕۆشت و وتی پێم خۆش بوو کارەکەت بەرەو پێش بڕوا. تۆ پیاو کوژیت ئێستایش کە دانی پێدا ناو تۆ جارێکی تر باوکی لە گۆڕ دەردێنیت و پێڵێیت درۆکەی تۆ پیاو کوژ نیت مەحاڵە تۆ پیاو کوژ بیت ئەمانە قسەی تۆ نین و فێریان کردویت باشە دوای ئەم هەموشتانە چۆن کارەکەت ڕسوای نییە هەهەهە کەواتە ئاگادار بت کە ئێستا بە نیکۆڵامت کە ئەو قسەی خەڵکی ترەڵێتەوە ڕاستکۆلنکۆڤتی چۆن ئاگادار نەبم پۆفیری وتی، هەهە هۆشیاریت هۆشیار، سەرنجی هەموو شتێک ئەدەی، بەڕاستی بیرت تیژ و گاڵتەئامێزە، سەرنجی پێکەنی ناویترین شت ئەدەی، هەهە. ئەڵێن لەنێو نووسەراندا گۆگۆڵ بەهرەدارترین نووسەری لەم بابەتە بووە. پۆرفیری وتی، بەڵێ گۆگۆڵ. ڕاسکۆڵنیکۆف وتی، بەڵێ گۆگۆل، باشە، بەئومێدی دیدار. ڕاسکۆڵنیکۆف ڕاست چوو بۆ ماڵەوە. ئەمەندە شەکەت بوو، هەر کە گەشتە ژوورەکەی لەسەر قەنەفەکەی کەوت، نیو سەعات مایەوە تا بحەسێتەوە و بیر و ئەندێشەکانی کۆبکاتەوە، نەیویست لەبارەی نیکۆڵاوە هیچ خۆی خەریک کا، هەستی بە شپرزەیەکی سەخت کرد، لە دانپیانانی نیکۆڵادا نهێنیەکی سەرسوڕهێنەر هەیە کە بە هیچ جۆرێک ئێستا تێیناگا. بەڵام دانپیانانی نیکۆڵا شتێکی ڕاست بوو، ئەنجامەکەی زۆر بە ڕوونی لەبەرچاوی خۆیدا بەرجەستە کرد. نابوو ئەو درۆیە تا سەر هەر بە شاراوی بمێنێتەوە ئەوسا جارێکی تر دێنەوە وێزەی ئەم بەڵام هیچ نەبێت تاوکاتە ئازادە و ئەبێت شتێک بۆ حاڵی خۆی بکات چونکە مەترسیەکە هەر لە ئارادایە وەلێ ئەمە تاکەی بارودۆخەکە وردە وردە ڕووناکترە بووە چونکە زۆر بە خێرایی کەوتەوە بەسەرکردنەوەی ئەو قسانی لەگەڵ پۆرفیریدا کردبووی دیسان و ترس لەرزی لێ هێنایەوە. بێگومان هێشتا لە هەموو ئامانجەکانی پۆرفیری تێ نەگەشتبوو، بۆیە نەیەتوانی گش حسابەکانی ئەو پێکێ و لە بەشێکی یاریەکانی کەوتبوونە ڕوو، دیارە کەسیش لەم چاکتر نەیەتوانی لەوە بگا کە شێوازی پۆرفیری لەم یاریەدا تا چ ڕادەیەک بۆ شەخسی ئەم پڕ لە مەترسیە. ئەگەر هەندێکی تری پێ بچوایە لەوانەبوو ئەمیش بە تەواوی بێتە سەر چۆک و چی هەیە بیڵێ، پۆرفیری هەر لە یەکەم بینینەوە بە تەواوی چوو بۆ ناو ڕۆحی ڕاسکۆڵنیکۆفەوە و شارەزای ئەوە ببوو کە ڕاسکۆڵنیکۆف چەندە نەخۆش و شپرزەیە، هەرچەندە زۆر هەنگاوی نەئەنا بەڵام لەسەرخۆ و بە دڵنیاییەوە جێ پێی خۆی خۆش ئەکرد. ڕاستە ڕاسکۆڵنیکۆف لەو ماوەیەدا بەرامبەر پۆرفیری لە هەندێک قسەدا تێکەوتبوو، وەلێ هێشتا بەڵگەیەکی سەلمێنەری نەدابوو بەدەستەوە، ئەوەی هەبوو تەنیا گریمانە و گومان بوو. وەلی ئایا ئەوەی ئێستا بە خەیاڵی دادێت ڕاستە ئایا هەڵە نییە پۆرفری ئەمڕۆ ئەویست بگاتە چ ئەنجامێک ئایا لە ڕاستیدا شتێکی ئامادە کرد بوو ئەی ئەو شتە چی بوو ئایا چاوەڕێ شتێکیە کردیان نە ئەگەر ئەو بەسەراتەی نیکۆلا پێش نەهاتایە چۆن ئەمڕۆ لە یەکتری جیابوونەوە تا ڕادێک پۆرفری هەموو شێوازی کارەکەی خۆی ئاشکرا کردبوو هەڵبەتە پەلەی تیابوو وەلێ بەهەرحاڵ شێوازەکەی خۆی خستبۆڕوو. لای ڕاسکۆڵنیکۆف وا کەوتبووە، ئەگەر پۆرفیری زانیاری زیاتری لابوایە، هیچ گومانی تیا نەبوو کە ئەیوت، ئەی ئەو شتە چاوەڕوان نەکراوە چی بوو کە ئاماژەی بۆ کرد؟ گاڵتە بوو؟ بڵێی بەڵگەیەکی سەلمێنەر نەبێ؟ یان شتێکی شاراوە؟ ئەی پیاوەکەی دوێنێ؟ ئەو چی لێهات؟ ئەمڕۆ لە کوێ بوو؟ باشە ئەگەر پۆرفیری بەڵگەیەکی سەلمێنەری هەبوایە بێگومان ئەبوو پەیوەندیەکی تەواوی بە کابرای دوێنێوە هەبێ. گوێگرانی ئازیز، لە ئەڵقەی داهاتوودا درێژەی ڕووداوە بەسەرهاتەکانتان پێشکەش دەکەین. تاوکاتە ڕێز و سڵاوی سورێن ناتەق جێبەجەکار پێشڕەمە پێشکەشکار پەسەند